کاسێتی چوارەم لە دیوانی قانیا لە کۆکردنەوەی بورهان قانیا دیو یەکەم لە لاپەڕە 11 وەک حوری ڕیزوان و لە جەنات گوزیدە ئەگری دەی چین چینە بە حەڵقە وەکوو ڕەشمار بەزمە تەرەبە دانسە لە هەر دەشت و سەراوێ ڕەقس و فەرەح و کەیفە لە هەر گەنج و پیاوێ مەی خواردن و پەخشانە لە هەر کاڵ و کوڵاوێ وێنەی قەدی یارانە لە هەر دیدە و چاوێ دەستی کوڕی خۆش بەزمە لەسەر گەردنی دڵدار قانع بەسە لەم بابە ئیتر فاشی فەساحەت قەد قامەتی مزگەوتی هەتا ڕۆژی قیامەت دەک ڕانیشکێ واعیزی دڵ وشکی نەدامەت فەوتانی لە دەس کوردی سیه چارە سەیاحەت گیرۆدەی ناوداوی هەژاری بێ خەتابار. سوار سوار. چوار شتن ئەمڕۆ کە بوونە نەگبەتی کوردی هەژار جەهل یەک بێ ئەقڵی دوو دڵ پیسی سێ داوا چوار مەنعی پێشکەوتن نەکەن لەم خاکمانە چوار گرۆ خان یەک سەردار دوو بەگزادە سێ ئاغا چوار نایەڵن بۆ خۆم ڕەحەت بم سەربەخۆ تاوێ بژیم ئەجنەبی یەک مامە دوو ئەقتاعی سێ کوێخا چوار من لە داخی سەرکزی ئەم میللەتە چوار دەردمە، سیل یەک، مالاری دوو، چاوکوێری سێ، ئیسقا چوار. یادگاری ڕەنجی پەنجەی کوردەکانە چوار ئەساس، قەسر یەک، ئاراز دوو، شامات سێ، بەغدا چوار. فەخرە بۆ من ئیعتیزاز و حورمەتی چوار تایەفە. زەند یەک، گەڵباخی دوو، شیروانی سێ، میدیا چوار. باز بووم باڵی شکانم چوار بەڵای نەحسی خەراپ، خانەقا یەک، تەکیە دوو، عەممامە سێ، عابا چوار. چوار سیفەت مەوجودە بۆ من، بۆیە هیچ کەس نایەوێم، قانعی یەک، شعر دوو، ڕووخۆشی سێ، مەلا چوار. حۆریت وەیا جنی و پەری سەروی وەیا نەیشەکەری هێندە ئەزانم دولبەری باڵا بە چەشنی لیل و پەڕ تۆ سۆسەنی یا دەستە گوڵ یا داری مێخەک و سمڵ ڕێگەت غەڵەت کرد یا بە دڵ هاتیتە لای دێوانە سەر چاکی چلۆنی گیانەکەم شەوقی دڵی بوریانەکەم باخی گوڵ و ڕێحانەکەم چۆن بوو کە هاتیتە سەمەر؟ فەرمووی غەریبی دڵ بە خەم، بێ ماڵ و موڵک و بێ درەم، گەر بێمە سەر باری کەرەم، بێ فەرقە خاک وەیا گەوهەر. هەڵسام لە بۆ ئیکرامی ئەو، بۆ ئافەتی ئینعامی ئەو، منیش کردم سەلامی ئەو، ڕوانیم لە پێی تا تەوقی سەر. دڵم بە ترس و شەرمەوە دەروون بە ئاهی گەرمەوە چاوم لە تەوقی سەرمەوە پێم نا لە ئیشی پڕ خەتەر کە دەستم خستە سەر ملی گوشیم دوو لا ڕانی شلی گەستم دوو چاوی پڕ کلی وەخت بوو کە ڕۆحم بێتە دەر بە نازەوە لێم هاتە دەنگ مەکە و لاچۆ لێم کەوتە جەنگ ڕوانیم کە ئەو گۆڕا لە ڕەنگ وەک پادشاهی تاجیوەر فەرمووی دەلا ئەی بێ حەیا نە شێخی شێخ بی یا مەلا نە زاهیدی نە ئەشقیا نە شاعیرێکی پڕ هونەر. نە ڕەندی نە قەلەندەری نە فارسی نە بەربەری کوردێکی پڕ دەردی سەری بێقیمەتی وەک تووری تەڕ کۆنە فەقێی ماڵانگەڕی لار و درێژ و بێ فەڕی کەی هاودەمی سەوڵی تەڕی هۆشت لە کوێیە بێ خەبەر وتم خانم لە ڕێی خوا ڕەحمێ بفەرموو بۆ گەدا تۆ پادشاه من بێنەوە بەسیە ئیتر ناز و کەدەر زانی کە من شێتی ئەوم دانیشت لەسەر جێگەی شەوم حەرامی کرد خورد و خەوم ئەو شەمع و من چەشنی فەنەر دام کەند شەواڵی گوڵزەڕی دەرکەوت سرینی مەڕمەڕی زاهیر بوو خەزنەی پڕ دوڕی هەی هەی چ گەنجێ کەوتە دەر هەستایە پێ حەیتەی زەلام لەو مەقسەدەی کردی سەلام تێکەڵ بە یەکتر بوون تەمام وەک خەنجەر و کالانی زەڕ ئەو کوێرە مارەی سەگدەمە هێندە لە خۆی خاتر جەمە ئەتوت بە مۆری مەحکەمە نووسراوە بۆی بێ شۆڕ و شەڕ وەک گورزی دەستی لەندە هوور تاوێ لە دەر تاوێ لە ژوور دڕی پەردەی گوڵباخی سوور کردی بە شیوەن و چەمەر کاتێ کە هەستام لەم خەوە ڕوانیم کە هێشتا هەر شەوە کردم لە بۆی شین و کەوە قوڕم پێوا تا تەوقی سەر قانع تۆ تەنیا و پڕ خەمی بێ عەشرەت و بێ هاودەمی سەد کا زیاد بی هەر کەمی کۆتا کە باسی بێ سەمەر. سوودی وڵاتم. سوودی خاکی کوردستانم چەند هەزاران دەر هەزار بۆت بنووسم کاکی کوردم میوەیەکی بێ شومار تووتن و گەنم و برنج و هەرزن و زەڕات و جۆ گەنمەشامی و دێمیلە هەم داڕوجان و گسکەشار باسخ و نارنج و لیمۆ پرتەقاڵ و هەم ترێ کاڵەک و شووتی و ترۆزی کوولەکە و سەوزە خەیار چۆنەر و سڵق و شویت و بامیە و کونجی و پەم و شێلم و ماش و تەماتە باینجان و کالیار نۆک و نیسک و پەرشە و پاقلە و تەماتە و لۆبیا، سێو و هەرمێ، قۆخ و قەیسی، گوێز و کشمیش و هەنار. کاهوو و پیاز و کەلەرم و تەرخوون و بنارزیلە. کاشمە و کۆڵ و بنا و سوورهەڵاڵی لانزار. مێ و سنجوو و کێکف و ژاڵە و زیچار و شەهێن. گۆیژ و چوالە و داربەڕوو، پەڵک و بەڵاڵووک و چنار. جەوت و شۆکە زۆڵەک و شینکە و بەڕۆ و هەژگ و گەڵا هەم گەزۆ و زوو خاڵ و پیف و چاکترینیان بارە دار قانعی قانعی کاسب نییە بۆیە کەمی لێ زانیوە بۆ ئەوانی تر بپرسە لای پیاوی کاسب کار. لەگەڵ قەڵەم قەڵەم قوربانی نوکت بم دەبێرە فەسحەت و گوفتار وەکو حاتەم دەبشکێنە خەزێنەی جەوهەری ئەسرار لە بەحری عەلمی وەحدەتدا نەدەی لافی هونەرمەندی نە جێگەی عەقڵە بۆ بیر و نە ڕێگەی نوتقە بۆ گوفتار کە هەر عەقڵێ خەیاڵی کرد لە بەحری فیکرە داخنکا کە هەر نوتقی بەیانی کرد ڕزا وەک جێگە گەستەی مار قەڵەم هۆشت بەسەر خۆ بێ نەنازی قەت بە دوو زمانی زمانت لاڵە لەم باسە نەنووسی شەوکەتی جەبار فەقەت سادەی بە چۆکا بێ و بڕێژە گەوهەری تەحریر بنووسە وەسف و ئەوسافی ڕەسووڵی ئەحمەدی موختار لە عەرسەی کاغەزا لنگ دە بە چالاکی وەکو ڕەفڕەف لە سەر مەیدانەدا زوو وەرگەڕێ هەر وەک مەلی باڵدار قەڵەم مەردانە نوتقی دا جوابی دامەوە فەرمووی کەسێ وابێ کە دارخورما لە بن دەر بێت و بێ بۆ لای کەسێ وابێ کە زیخی چەم لە دەسیا بێتە ئیستیغفار کەسێ وابێ کە جەننەت چاوەڕوانی مەقدەمی ئەو بێ کەسێ وابێ کە سەد کە سەد ڕووح الامین بۆی بێتە خزمەتکار لای نەدا تاوێ لەسەر دەردی سەری و گێژی خەتەر بۆ مەقدەمەی خەیاڵی وەسلی ڕۆحم دەرەکەم عەزمی هێندە جەزمە حاکم خۆی وەها بوو بە چەپەر نووکی مژگانی ئەمەندە خوێنی جەرگی چەشتووە سڵ ئەکا ئەمڕۆ لە سووری سوورهەڵاڵی بەرکەمەر جا کەوابوو هەر زەمانێ تیری عیشوەی خستە کار دا بڕێژین ئەشکی خوێنین چاکە بۆ دەفعی زەرەر جوملە موستەغنی لە عیشقن بۆیە گوێ نادەن بە خەم نەرگس و سەرو و سنەوبەر سۆسەن و نەسرینی تەڕ بەندی جەرگم بۆ دەزوو عوقدەی دڵم بۆ دەنکەکەی بۆ ژمارەی فیرقەتی دولبەر لە شەو هەر تا سەحەر پێنج هۆی ڕزگاری سەیری ئەم پێنجە دەوایە بۆ دڵی کوردی هەژار ئەفسەر و پێشمەرگە و ئاڵا و تفەنگ و خواربار کوردە تاک و خاوەنی ئەم پێنجە بێ قەت نانەوێ لاو و خوێنگەرمی و چەک و فکرە و سوپاهی بێشومار دەستی یەک بگرن وەکو زنجیر ئەبەد ژێر ناکەون مەنگوڕ و موکری و شلێر و گەرمیان و کۆهسار کۆمەڵانی کوردەواری ئەمڕۆ یەکیان گرتووە کاسب و جووتیار و پاڵە پیشەساز و خوێندەوار. مێهر بە هەژار. سەردەشە ژێردەچەی هەژار و فەقیر مەیفرۆشە بە بزن و گیسک و چتیر ڕەعیەتی سەرکز و فەقیر و هەژار مەیخەرە حەپسخانە و زنجیر تۆ خوا دەستی قودرەتی پێدای مەیشکێنە سەری فەلا بە گزیر نە تەڕی کە بە ئاوی فەحش و جوێن نە بسووتێ بە ئاگری تەزویر نە تەڕی کە بە ئاوی فەحش و جوێن نە بسووتێ بە ئاگری تەزویر وەکوو تۆ حاکمی بەملئ و ئەم حاکمی تۆیشە پادشاهی قەدیر بێ مرووەت مەبە لە حاستی شوان تێکەدا قەهری حەق سەرا و سەریر ئەی گەدا تۆش خەفەت مەخۆ بە نەبوون چۆن خراپتر لە فەقرە ناوی سەعیر تۆ برای چاک بە شعرەکەی قانع وا بزانە نەسیحەتە و تەگبیر زانست بێنازە برا مەغرور مەبە هەرگیز بە جەوهەر مەنازە قەت بە تەحریر و بە دەفتەر درەختی فەزڵ غەیرەز بێنەوایی نەبیراوە قەتە کە قەت بێنێتە بەر بەر لە موڵکی زیرەکی کەی داری ئومێد ڕوا و بەخشی بە خاوەن مڵک سێبەر بە بێهودە برا هەوڵ و تەقالام چلۆن دێ خوێن لە ڕەگ مردوو بە نەشتەر دە کێدی شاخی ئاهوو سێوێ بگرێ وەیان ژێرێ نەبێ بۆ نانی مستەڕ زەمانە هیچ بەخێوکەر بوو بە عەمری فەلەک هەر دوون پەرست و سبڵە پەروەر ئومێدی پیاوەتی کردن بە غەیرە وەکو گون گرتنی زامە بە نەشتەر فەلەک هەم یاوەری پیاوێکە بێ شک نەزانێ فەرقی حوشتر خا لەگەڵ کەر لە چز دوو پشک چ دەرمانێکە بینی لە قانع هەر ئەوەندەش زێڕ و گەوهەر. گوێ کورت و پان و نێرەکەر کوڵکن و کڵۆک و بارە بەر بۆ ڕێگەڕە و بەرقی فەلەک وشتر زەمان و وشتر زمان و دەمدەڵەک لولاقی ڕانی وەک دمەک ئوترۆمبێلی ڕەهگوزەر هاشرمەگیر و خۆشخەرام بەرز و درێژ و هەم زەلام هەم جۆشکێن و تیژ و ڕام چابووک وەکو شەمەندەفەر شێری عەجەم ئەسپی عەرەب بێ جادە چاو و خۆش لەقەب سافی وەکو جامی حەڵەب توند و گەڕۆک و کاریگەر تووکی سپی وەک باڵی بەت بۆ تەڕ دەماخی چەشنی شەت ڕێگیر و ڕاست و بێ غەڵەت دایم لە کۆخ و دەشت و دەر. ماکەر فریب و حەیتە زل دایم بە بێ کورتان و جل گه ڕووسپی گاهێ خجڵ هەم زەنگلەمل هەم بارە بەر. گه ڕووسپی گاهێ خەجەڵ هەم زەنگلەمل هەم بارەبەر بێ عەیب و جوان و پۆزە ڕەش هەم گوێ درێژ و بارکەش یاڵمایین و ئاوازە خۆش ئەستوورەمل پارێنەسەر کلکی کڵافەی سەرکەفەڵ ڕەنگدێز و تووکن وەک چەقەڵ دوو هێلکە دوو هێلکە گوون تووری پفەڵ دەنگ و سەدا سۆزی نەزەر سەر ڕەشکەکە ئەشکەوتە لووت وەک بەعزێ ئاغا ڕووت و قووت بۆ قانعی چاکتر لە جووت بێ ترس و لەرز و بێ خەتەر. سێ سێی قانع. سێ شتن ئەمڕۆ لە دنیا بێوە جاخ و جێگەدار شاعیران یەک عالیمان دوو نیشتیمانی کوردەوار سێ شتن لەم دەورەدا هیچ شۆرەت و ناویان نییە عەیبی دەوڵەتمەند و شاری قانع و مەرگی هەژار وەک پڵاوی خانەقا ئیسمێکی بێ جسمن برا یەک مروەت دوو سەخاوەت سێ وەفای عەهد و قەرار سێ نەخۆشی کەوتە دنیا هیچ دەوا و چاریان نییە کبر یەک بەرتیل دوو سێ موخڵسی پارە و دینار سێ مەتاعی پڕ بەها ئەمڕۆ تەواو بێ قیمەتن یەک شعر دوو ڕاستی سێ حورمەتی خاک و دیار بێوەفایی لازمەی سێ تایەفن لەم کاتەدا دولبەران یەک کورسی دوو سێهەم گوڵی خونچەی بەهار سێ کەسن هەرگیز بە مەیل و ئارەزووی خۆیان نەگەن قانعی یەک برسی دوو سێ بولبولی دێوانەکە چەند خۆشە ئەو زەمانە لە کوێستان و خوار و ژوور فەرقی نییە لە بەینی برا و خوشک و خاڵ و پوور چەند خۆشە ئەو نیزامە سەراسەر هەموو وڵات یەک ڕەنگ و یەک مەبەست و یەک ئاوات و پڕ لە نوور چەند خۆشە ئەو وڵاتە کە جووتیار و ڕەنجبەران تیایە ئەبن بە خاوەنی حوکم و سوپای جەسوور چەند خۆشە ئەو زەمانە کە کوێستان و گەرمیان یەکسەر ئەبێتە جومبوشی دەریایی هێزی سوور ئەی لاوی کورد بە بیر و باوەڕی کوردانە یەک گرن بورکانی ئاگرین بن لە ڕووی دوژمنی غرور بینێنە گۆڕی تارەوە ڕسومی عەشیرەتی فەرقی مەخەن لە بەینی غەنیدا هەتا مزور سنعت بکەن بە هێز و گریکی وڵاتەکەت ڕازاوە کەن شەقام و تەلار و قەسر و قسور لە تۆی دەروونی خاکەوە دەربێنە ڕۆنی ڕەش خەڵتەی دەمارەکانی بپاڵێون بۆ بلور شۆڕش بکەن لە ڕووی نەزانین و جەهلەدا تۆوی نیفاق و ئەجنەبی دەرکەن هەتا سنوور هاوکاری کەن بە مەرج و بناغەی ژیانی گەل تەوحیدی فکرە شەرتی ئەساسە نزیک و دوور شادم بە ئەو زەمانە کە بە داش دیاری ڕەنجبەران وەرزێر ئەنێتە گەردنی ئاغا گورێسی سوور. پەیمانی سەعداباد دوژمنان لەم ڕۆژەدا فکری چەپەڵیان خستە کار کەوتە خۆ کۆنەپەرستی بۆ قەڵاچۆی کوردەوار ڕێبڕانە کوردقڕانە کێو و کەش خوێناوییە فیتنە وەک ئاگر ئەبارێ بۆ گلانی شۆڕسوار چەک لەشان بوو میللەتی کورد بۆیە دوژمن کەوتە خۆ کەوتە جڕت و فرت و پەیمان بەستنێکی نالەبار شاری سەعدابادی بەدفەڕ بوو بە مۆڵگەی دوژمنان شاری سەعدابادی بەدفەڕ بوو بە مۆڵگەی دوژمنان کوندەبوو شمقاڕەکوێر و کەمتیاری لانزار سێ بە سێ کۆبوونەوە وا ئەنجومەن ڕازایەوە بۆ قڕانی میللەتی کورد مۆر کرا عەهد و قەرار پاڵەپەستۆی مەینەتە ئەمڕۆ بەسەر کوردا گلە نیشتیمانی کوردی کردە جێگە ڕاو و کاروزار عەهدی سەعدابادی شووم و حوکمی پۆلیسی ڕزیو مەزبەحەی خوێنڕشتنی بۆ کوردستان هێنایە کار میللەتی کورد چەندەها پیلانی وای ناگۆڕەوە میللەتی کورد چەندەها پیلانی وای ناگۆڕەوە چاوی ناترسێ لە نێزە و هایهوتی بێشومار ئەنقەرە و تاران و بەغدا منبعی زوڵم و ستەم قوڕ بەسەرتان میللەتی کوردە ئەتانکا یەختەسار هێزی میللەت شۆڕشێکی حەق ڕەوا دێنێتە ڕوو تۆڵە وەرەگرێ لە سەعە دابادی لانەی گورگەهار قڕ بپێوێ دوژمنی سێ قۆڵی بۆ دوا ڕۆژی خۆی تەخت و تاراجی دەرێنێ لاوی کوردی هوشیار بۆ تاجری شەڕ ئەی دوژمنی گەل تاجری شەڕ جەبری ستەمکار ئەی مێردە زمەی شانی هەموو ڕەنجبەر و جووتیار ئەی بێبەزەیی چەشمەی ئەفساد و خیانەت ناپاکی بە بێڕەحم و جەفاکردەوە و خوێنخوار لایەنگری ئەم جورئەتی تۆ حوکمی وڵاتە دوژمن بە هەموو فکری گەلی نۆکەری دۆلار بێشەرم و بە بێپەردەیە ئەسراری حکمڕان خوێناویە نینۆکت سەرەک دەوڵەتی سەگسار تۆ نۆکەری واڵ ستریت گەلیش خاوەنی بازوو حەمباڵی دەری عەرشی لەقی فیتنەی بێبەر بۆچیە کوژی خوێنم ژی بۆ مەبەسی خۆت ئەدزی وەبڕی ماڵ و سەرم ناحەزی بەدکار چاوت کەرەوە خاکت بەسەر سەیری جیهان کە سەیری کە چ شۆڕێکە لە ناو چینی کرێکار ئاگا بەرەوە شۆڕشی گەل وا لە مەچەکدا ئاڵۆزە سەری حوکمت چ دێهات و چ ناوشار ئیسلاحی وڵات نابێ بە زیندان و بە کوشتن ئیسلاحی وڵات بەندە لەسەر بەندی زەوی و زار حەدی چییە پەیمانی حەرب چاری نەخۆشکە تیماری نەخۆش بەندە لەگەڵ چارەی بێکار هێزی نییە بارود کە دەرم کا لە نەزانین تەزبیتی جەهل بەندە لەسەر سێبەری ئەغیار بەم جۆرە بە تێر و تەسەل نابێ وڵاتت هەرزانی نرخ بەندە لەسەر سەربەسی بازاڕ میراتگری ئەو حوکمە بێ چاوی لە کورد بێ تا ڕۆڵەی کورد تەختی نەپێچێت و سەرخوار گلەیی قانع لە ڕۆژگار دیسان دێمە سەر نووسینی ئەشعار دەردی دڵی خۆم چاکەکەم میزار قەرارم وابوو نێمە گفتار بەڵام نایەڵێت چەرخی چەپکردار ئەبێ بنووسم یەکێ لە هەزار تەماشا ئەکەم چەرخەکەی گەردوون کەر ئەکا بە شا، شا ئەخاتە توون چەندە نەوجەوان ئەکا سەرنگوون لەیلێ بۆ ئەغیار شیوەن بۆ مەجنوون کەی وەها ئەبێ کۆنەی بەدکردار. سەرداری سەر تەخت ئەکەی بە بێ سەر بێ سەر ئەبەیتە ڕیزی تاجی وەر خوێنی چەن مەزڵوم ئەدەی بە هەدەر بەرگ ئەدەی بە مەڕ بۆشایی ئەدەی بە کەر ئافەرینت کەن دەوری ڕۆژگار من هەر زوو زانیم کە دوون پەرستی تۆیش بە وێنەی من بێ بادە مەستی دایم خزمەتکار ڕەزیل و پەستی شەو و ڕۆژ خەریک کەڵەک و بەستی بەڵکو فەقیرێ بخەیتە ژێر بار چەرخ داوەشێی بێ خانومان بی لە من خراپتر تۆ سەرگەردان بی گیرۆدەی دەردی بەبێ دەرمان بی نان خۆری دەرگای خانەقایان بی ببی بە عیبرەت لە بازاڕ و شار. چەرخە دەگ پیر بی وەک منت پیر کرد بە کەس ناوێری منت ئەسیر کرد هەسێرەی منت لە گۆما گیر کرد منت کرد بە شێت ئەحمەقت ژیر کرد وەعدەی من و تۆ دیوانی غەفار گاجووت ئەکەیتە سەردەستەی ئەعیان ئەدەی بە ڕێوی نەعرەتەی شێران یابوو ئەبەیتە ڕێزی سەرداران تاکەی چەپگەردی ماڵت بێ وێران ئەکەی بە پێشەنگ دێڵە کەمتیار